پیاوە پیرە تاکەکە مرد ڕێدرۆسی ئازیزمان لەسەر دەستی پیاوانی جۆنی چەتە مرد بەڕاستی پیاوێکی ئازیزمان لە دەست و هەردەم خەونم بەوە دەدیت بە دەریاکاندا بگەڕێن بۆ دۆزینەوەی گەنجینە دەگمەنەکان بەڵام ئەم کارە ساتە منی خستە بەردەم ڕاستیەکی تاڵەوە ئەو سەرکەشیەی کە ماوەیەکی درێژ بخۆنم پێوە دەدیت خۆش نەبوو وەک ئەوەی پێم وابوو لەم گەشتەمدا هەست بە ڕاستیەکی تاڵ دەکەم. جیم، تۆ ناتوانی تەقە بکەی. دایە من ڕقم لە جۆنا ناتوانم لی ببورم خیانەتی لە هەمومان کرد بۆ هۆی مردنی ڕێدرۆز دایکە تا کۆتایە دژایەتی جۆن دەکەم ئەو گەنجینەیە بۆ شتێکی لاوەچی بەلای منەوە ئەمە شەڕە شەڕێکە لە نێوان من و جۆنە ناتوانم بیرکردنەوەکانم کۆ بکەمەوە بەهەرحاڵ دەبوایە نەهێڵین بچینە ناو کولانەکەوە. ژمارەی پیاوەکانیان زۆر کەمترن لە ژمارە پیاوەکانم. وامزانی دەتوانم بیان ترسێنم تا بە ئاسانی خۆیان بەدەستەوە بدەن. بەڵام بوونیان لە ناو کولانەکە هەموو شتێکی گۆڕی. زۆر ئەستەمیشە ئەم شوێنە بگرین. بۆبی حاڵی ئەندرسۆن چۆنە؟ هەروە خۆیەتی پلەی گەرمیەکەی نەهاتۆتە خوارەوە زۆر ئازاری هەیە. وامان لێ هاتووە زیاتر لەوان تووشی مەلاریا ببین ئێمە لە دەرەوە دەژین بەڵام ئەوان کولانەکە دەیان پارێزێ لە نەخۆشیەکە تا ئێستا سێ پیاوم تووشی بوونە و لەوانەیە ژمارەکە بەرە و زیاتر بڕوا ئەگەر هەمووان تووشی نەخۆشی بووین ئەوە کارەسات ڕوودەدات دەبێ شتێک بکەم تا پیاوی تەندروست و چاکم ماوە جۆی لێرەیە جۆی لێرەیە ئەوە ئاڵایەکی سپیا جۆن ئاڵایەکی سپی هەڵدەگرێ سیرکان چی؟ دەڵێ ئاڵایەکی سپی؟ ئەمە نیشانەیەکە بۆ وەستانی شەڕ لە ئێستاەوە دەمەوێت قسەتان لەگەڵدا بکەم تکا دەکەم دەرگاکە بکەنەوە. دەتەوێت چی بڵێی؟ هیچ شتێکمان نییە کە قسەی دەربارەی بکەین. من دەچم ئەو تاوانبارە دەکوژم. کەمێک چاوەڕێکە بەڕێز فریلۆنی، دەبێ ئێمە بزانین کە چی دەوێ. بەڵام ئەی کاپتن، لەوانەیە ئەمە فێڵ بێ. بەڕێز تریلۆنی، مەترسێ. ئەگەر جۆن هەر جولەیەکی کرد، ئەوا تامی ئەم چەقۆیانە دەکات. بەڵێ، دەیبینێ. چیتانە؟ ئەوە دەڵێن میوانەکەتان چاوەڕێکە؟ ئای لەو گردە سەرکەوتنی زۆر زەحمەتە تۆ ئەی پیاو سەرکەوتنی ئەم گردە زەحمەتە بۆ کەسێکی وەک من کە بە قاچێک دەڕوات ئێمە وەک تۆ نین ئێمە خانەدانین کاتێکی زۆر چاکت پێ دەدەین بۆ سەرکەوتنی ئێ کەسانێکی خانەدانن ببوورە ببوورە هەی بۆبی با بڕۆین باشە باشە باش. دەمرێن هەمووتان دەمرێن قەڵاکە دەکەوێ قەڵاکە دەکەوێ بەڵێ دەمرێن وەستەگرەی. ئەو قسە بە ڕاست وەرمەگرە گرەی هی فلێن دەتەوێ بێدەنگ بیت و قسە نەکەی هەمووتان دەمرێن هەمووتان دەمرێن دەمرێن ئەی چۆن نازانێت چی دەڵێ ئێستاش با بزانین چی دەوێ جۆن چی لێرە ڕێم پێ نادەن بێمە ناو قەڵاکەوە گەورە ئەم ئەی چۆن جێگەیەکمان نییە پێشکەشی ناپاکێکی وەکو تۆی بکەین ئەوها خۆتان بۆ هەموو شێک ئامادە کردووە کە بیکەن باشە وابزانم ڕێگەیەکی تر نییە لەگەڵ ئەوەی دڵخۆش نیم ئەو هەقس لەگەڵ بکەی لەبەر ئەم باە بەڵام ئێوە لێرە خاوەن فەرمانن ها جێم لێرە حاڵت چۆنا زۆر باش دیاری وەکو دەیبینم هی بۆبی بەڵێ ئەم تورە گەیەم بدەرێ بۆبی. بەسەرچاو. ئەوە تۆی جەنابی دادوەر؟ تکا دەکەم هێمن بی و دوودڵی ناوێ، ئەوە تەنها نانی بەیانییە، زۆر سەرقاڵ بووم بۆیە نەمتوانی بیخۆم، دەمەوێ ئێستا بیخۆم. داواتان لێ دەکەم بمبەخشن. تەندروستی چۆنە بەڕێز تریلۆنی؟ لەسەر کەشتیەکە ڕقت لە قاوە دەبووەوە، چۆن پێشکەشتی دەکەن؟ بە دڵتە؟ دەتەوێ بەشداریم لەگەڵدا بکەی؟ هیچم ناوێ کەواتە بە تەنها تامی لێ وەردەگرم جۆن ئێستا تەواو بووی؟ بەڵێ کەواتە هاتووی چی بڵێ؟ نەخشەی گەنجینەکەم دەوێ ئەگەر نەخشەکەم بدەیتێ ئەوە ژیانی هەمووان زامن دەکەم تۆ حەف پیاوت لەگەڵا بەڵام من سێ ئەوەندەی ئەو ژمارەیەم هەیە پاشان ئێمە ئەزمموی شەڕمان زیاترە هێزەکە لە نێوانمان وەک یەک نییە و ناتوانن زیاتر لە سەعاتێ خۆتان بگرن هەڵبژاردنەکە بۆ ئێوە جێ دێڵم مردن یان ژیان زۆرم خوارد بۆبی دەتوانی ئەوەی ماوە بیبەی. کەواتە ئەوها ئێمە شتێکمان هەیە پێتی بڵێین دەبێ تۆش زۆر بە باشی گوێڕایەڵ بی ئێمەش وا دادەنێین لەو یاخیبوونە هەڵەتان کردووە وە هەروەها منیش لێرەوە بەڵێنتان پێ دەدەم کە دادگاییکردنێکی دادپەروەرانە بێت کاتێک کە دەگەڕێینەوە ئینگلتەڕا بەڵام ئەگەر هاتوو بەمە ڕازی نەبووی، ئەوا دواڕۆژی هەمووان لە سێدارەدان دەبێ، سێدارە! تۆ ئەمە زۆر بە باشی دەزانی، جۆن. پێت وایە لێکگەیشتن لە نێوانمان مەحاڵە، وانییە؟ لە کۆتاییدا ملکەچی داواکارییەکانمان دەبی، تەماشای پشت قەڵاکە بکە و بۆ خۆت سەیری بکە. مەبەستت چیە؟ لێت تێنەگەیشتم. ئەها ئەوە تۆپە لە کەیەوە لەوێ دانراوە. ئێمە لە کێشەیەکی گەورەدان هەر کاتێک بیانەوە دەتوانە قەڵاکە بدەن. جۆن، پێم بڵێ چۆن ئەو تۆپە قورسەت لە کەشکەکەوە گواستۆتەوە پێم بڵێ ها؟ ئەم کارە شەوێکی تەواوی برد بە یارمەتی هەموو پیاوەکانم جگە لە سیانیان چونکە ئەوان نەخۆشن تەماشام کرد ماوەیەکی زۆری دەوێت بۆ ڕوخانی ئەم قەڵایە ئابم ڕێگایە باروتم دەستکەوت ئێستا دەتوانم نەخشەکە ببەم یان هەموو شتێ بتەقێنمەوە چی دەڵێن قسە بکەن ها؟ لەگەڵ ئەوەی خۆم بە پیاوێکی ڕەوش بەرز دەزانم بۆیە ئاسانکاریتان لەگەڵدا دەکەم و مۆڵەتێکی تەواوتان دەدەمێت تاوە کوڕۆژ ئاوا ئەو ماوەیەکی زۆرە دانیشتوم بۆیە قاچم خۆی ناگرێ ئێی کێم دەستم بدەرێ یارمەتیم بدە ئەوە جێگای داخە بەو ئاسانیە هاوڕێەتیەکەمان لەبیر ناکەم دەمرێن هەمووتان دەمرێن هەر دەمرێن هەر دەمرێن دەمرێن هەمووتان دەمرن! بە هیچ شێوەیەک نەخشەکەیان نادەمێ ئەگەر هەر شتێکیش ببێ بەڵام تۆمبارانمان دەکەن ئەگەر بێت و تاوەکو ڕۆژاوە بوون نایاندەینێ دەتوانن تۆپبارانمان بکەن کەی بیانەوێ ئەوە باسترە لەوەی کە نەخشەکەیان بدەینێ بە هیچ شێوەیەک ملکەچی هەڕەشەکانی جۆ نابین بە هیچ شێوەیەک. کە کارەکە زۆر گرنگە؟ بەڵێ ئەگەر بتوانم لێرە دەربچم بەڕێز کاپتن وتت بێنگەن بست بە بست شارەزای دورگەکەیە ئەیوانە؟ بەڵێ دەمەوێ لێی بپرسی ئەگەر بێت و شوێنێک هەبێ کە تەنها حەفت کەسی تێدا بحاوێتەوە. دەمەوێ بزانم شوێنێک هەیە بۆ هەر حەفت کەسمان و بتوانین بەسەر بیست چەتەدا زاڵ بین لەگەڵ بوونی هەر ئاستەنگێکدا هەر شوێنێک بێت هەتا ئەگەر بێت و ئەشکەوتیش بێت. ئەم بیرۆکەیەتان پێ چۆنە؟ ئایا باشتر نییە شوێنێک بدۆزینەوە هەتاکو خۆمانی تێدا بشارینەوە لەوەی کە بە ئاسانی خۆمان بەدەستەوە بدەین بە تایبەت چەتە جۆن؟ کاپتن ئەم بیرۆکەیە زۆر جوانە زۆر جوانە. جێم، بزانە ئێستا چۆن سەرقاڵیان دەکەم. تۆش ڕادەکەی تەمەشای دواوە مەکە لە ڕاکردن بەردەوام دەبی جێم دەتوانی ئەوە بکەی ئەگەر دەتوانی بگەیتە بینگەن و ڕۆژیش بەرەو ئاوابوون دەچوو بگەڕەوە قەڵاکە کاتێ جۆن شتێ بڵێ دەیکات ئاوا لە خۆڕایی ژیانن مەخەمە ترسیەوە جویس هەنتەر یارمەتیم دەن دەی بابڕۆین بابڕۆن جێم باشە من وا دەڕۆم. ئەوە گرێ بگرن تاقە بکەن مەهێ من ڕاکە بگرن دەی خێراکەن خێراکەن بگرن دەی بگرن ڕێگاکە کراوەیە دەی خێرا بێن. بیگرن دای چەکەکە هیچی تێدانیە بەتاڵە. زۆر باشە کێ دەوێت سەری بپەڕێ با تەنها یەک هەنگاو بێتە پێش. جۆیس جێم چی بەسەرا پێم بڵێ مەترسا مەترساوە بێدرێ سون ئەو دارستانەکەەوە. جۆیس ئەوە چیت بەسەر هاات جۆیس جۆیس قسە بکە جۆیس تۆ باشی براکە؟ من بینی بەڕاکردن بەرەو دارستانەکە دەڕۆیشت لە بیرمە چەپەیەکەوە بە دواشتی زۆردا دەگەڕین کاتێک کە ئێمە منداڵ بووین ئەوەت لە بیرە هەنتەر ئێستاش بەرەو پێشەوە زۆر باشە بۆچی بەندی دووەمی پلانەکە جێبەجێ نەکەین ها پێم بڵێ هەر ئێستا مەنگان تۆ لە کوێی؟ کاتی زۆری نەماوە ڕۆژیش ئاوا دەبێ وابزانم جێمیش بێنگەنی نەنۆزیوەتەوە بەڵێ کاتی زۆری نەماوە کەواتە دەبێت چاوەڕی خراپترین شت بکەین دەی با ئێمە لێرە دەربچین و تەقەیە لێ بکەین لە جیاتی ئەوەی چاوەڕێی تەقەی بکوژەکانی جۆن بکەین. بێن بۆ دەبێ بگەڕێنەوە قەڵاکە ناتوانین لەوە زیاتر لە دەرەوە بین ئەوە تۆپە ئەوە تۆپە بێ ئەوەی بزانم لە پشت قەڵاکەم. ئۆ شتێکی سیر هەیە بۆچی هیچ کەسێک لە پیاوەکانی جۆن لە نزیک ئەم تۆپە نین دەبێت دڵنیا ببمەوە دەبێت دڵنیا بم دەبێ ئەم تۆپە بەکار نێت ئەوە تۆپێکی دارە فێڵەکەیانم ئاشکرا کرد تۆ دڵنیای هیچ لەبیر نەچووە؟ بەڵێ دڵنیام باشە گوێم لێ بگرن هەر هەمووتان پاشکەمێکی تر دەست بە تەقەکردن دەکەن بەڵام ئەم قەڵایە پڕ دەبێت لە دوکەڵ. لەم کاتەدا هەموومان سوود وەردەگرین و هەموومان ڕادەکەین. لە هەر شوێنێک ڕێک بکەوین بۆ بێگەیشتنۆمان. کاپتن سمۆلیت، هەمووتان تەمشای ئەمە بکەن. بۆ پلانەکەی تر ئەی پیاوینە! ئەو دەنگانە چین؟ جۆم لە چییە؟ جۆن دەستی بە هێرشکردن کرد دەبێ خێراکەین بێن بۆ ئەوانە لە هەموو لایەکەوە هێرشمان دەکە لەسەر ئامادە بێن دەرپیاوینە ئای خێراکە دەی ئامادە بن دەی زووکە دەی دەی زووکە خێراکەن چەکەکانتان ئامادە بێ دەی زووکەن کاتن سمۆلیس شتێکی سەیر ڕوودەدا دەنگێک دەبیستم و هیچیش نابینێم. چی؟ تۆ؟ تۆ ئەی پیس چی دەکەی ڕاوەستە؟ ئەوە ئێوە دەتانوێت چی بکەن؟ چیت کردە ناوبیرەکە قسە بکە پێم بڵێ چیت فرێدا؟ ها؟